شەوی حە و پێنج. شەهرەزاد و تیەی شا شەهرەیار پاشای بەختیار خاوەنکەری حەماڵ و حاجی محەممەدی خۆمچی و جولەکەکە هەریەکە و بەلایەکدا کەوت نەگەڕان بە دوای دایکی زەینەبی دەستبڕدا لەو لایشەوە دایکی زەینەب ئەگەڕا بۆ جێبەجێکردنی پیلانێکی تر هەرهێندەی زانی یەخەی گیرا کەرەوانی حەماڵوتی ئەوە سەر ئاسنە لە کوێیت ئەوە چەند ڕۆژە من ژێرزەویت بۆ گەڕێم کەچی لەسەر زەویت پیرێژن وتیە ڕۆچی بووە کوڕە شیرینەکەم هەماڵ وتی بە زمانی شیرین مەم خەڵەتێنە کەرەکەم بدەوە پیرێژن وتی بیرت نەچێ تۆ داوای کەرەکەی خۆ دەکەیتەوە و بەس حەماڵ دڵی خۆش بوتی ئەرێ بەخوا پیرێژنە وتی نەکبەت وازانی من عقلم پێ ناشکێت تۆ حەماڵێکی هەژاریت بێخم بە کەرەکەی تۆم لە لای ئەو سەرتاشەی ئەو بەر بۆ هەڵگرتووی تۆ کەمێک لێرە چاوەڕێم بکە با بچم بە زمانێکی شیرین سوپاسی بکەم کە کەرەکەی ئەم چەند شەوە بۆ بەخێو کردووی ئەم جاد داوای کەرەکە دەکەم لێرە چاوەڕێ بە هەرکە هاتە دەرەوە بانگی کردی دەم جا بچۆ دەستی ماچ بکە آخر ئەوە حاجی مەسعودی مەغریبیە پیاوێکی ناسراوی زۆر چاکە خاوەنکەر زۆر دڵخۆش بوو وەستا پیرێژن بە بەرچاوی ئەوە ڕۆیشت کە گەشتە بەردووکانی سەر تاشخانەکە خۆی کرد بە ژووردا سلاوی کرد و دانیشت ئەمجا ڕووی کردە حاجی مەسعودوتی بە قوربان ئەو زەلامەی ئەو بەر ئەبینی حاجی لە شوشەکەەوە سەیری کردوتی بەڵێ ئەمجا پیرێژن پەلاماری دەستی حاجی سەرتاشی داوماچی کرد ئەم جاوتی بە قوربانت بم ئەوە کوڕی منە شێت بووە زوو زوو ئەڵێ کەرەکەم بدەنەوە بردومە بۆ لای حەکیم پێی وتم دوو کاکی لی کلۆرە ئەبێ ئەو دوودانەی بکێشرێ ئەمجا پشتی هەردوو گوێی داغ بکرێ ئەمجا دوای هەفتەیەک چاکە بێتەوە جا حاجی گیان هانام بۆ دیوەخانەکەی تۆ هێناوە چیم لەکەی حاجی مەسعود کەمێ ڕاما دوایی وتی پیرێژن تۆ بڕۆ ماڵ بێخەم بە هەر ئێستاشمە دەرەوە بانگەکەمەڵێم کەرەکەی تۆ لای خۆمە تاکو دێت ئەمجا بە خۆم و شاگردەکانم ئەیگرین و هەردوو کاکیلەی دەردێنم ئەمجا هەردوو پشتی گوێیەکانیشت بۆ داخەکەم پیرێژنا نزا و پاڕانەوەیەکی فرەی بۆ حاجی کرد و لە دوکانەکە چووە دەرەوە حاجی مەسعودی سەرتاشیش چووە بەردەرگای دوکانەکە و دەستی لە حەماڵەکە هەڵتەکان دووبانگی کرد کە حەماڵ هاتە دوکانەکەەوە حاجی پێیوت کوڕە شیرینەکەم کەرەکەی تۆ لای منە بە چاوان هەر ئێستا ئەدەمەوە بردیە ژوورەکەی پشتەوەو لەگەڵ دوو شاگردەکەیدا دایان بە زەویدا هەر لەوێدا دوو کاکی لی دەرهێنا و شیشێکی نرد لای ناڵبندێک لەو بەرخۆیەوە بە سوورەوە کراوی بۆیان هێنایە و پشتی هەردوو گوێشی داخ کرد کە حەماڵەکە بەدەم هاوار و گریانەوە هەستای و پرسی حاجیەمە چی بوو بە منت کرد حاجیش وتی دایکت بە منی وت گوایە تۆ ماوەیەکە شێت بوویت هەڵەسیت و دانیشیت هەر ئەڵێی کەرەکەم کوە کەرەکەم بدەنەوە حەماڵیش بەدەم گریانەوتی خوا تۆڵەی ئەو دوو دانەی منت لێ بکاتەوە حاجی مەسعود قسەکانی دایکی بۆ جێڕایەوە حەماڵ دەستەکانی بڵند کردوتی خوایە تووشی بەڵایەکی بکەی شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی سەرتاشی مەغربی و خاوەن کەرەکە دەستیان دایە خە یەکتری زاریان یەکتری هێناو برد خەڵکی گوزەرەکە کەوتنە نێوانیانەوە و بەسەریان داهاتن ئەمجا سەرتاشی مەغریبی جلو بەرگەکەی ڕێخستەوە و چوە دوکانەکەی سەرنجیدا هیچی تیانەماوە تومەس پیرێژنە پیلانجەڕ چەند حەماڵێکی هێناو و هەلی وەرگرتووە کە خەڵکەکە سەرقاڵی شەڕی حاجی سەرتاش و حەماڵی دان هەڵکێشراون، دوکانەکەی بڕیوە و هەموو شتومەکەکانی بارکردووە، بەرەو ماڵ چووەتەوە. لە ماڵەوە هەمووی بۆ کچەکەی گێڕایەوە. سەرتاش هاواری خەڵکەکەی کرد و یەخەی کەرەوانی گرت وتی، ئەبێت دایکت بدەیتە دەستم. کەرەوان هاواری کرد، تۆ بۆ تێناگەی؟ ئەو پیرێژنە دەستبڕە دایکی من نییە کەرەکەی منیشی دزیوە ئەم دوانە لەم کەین و بینەدا بوون کە حاجی خۆمچی و جوولەکە و کوڕی بازرگانەکە پەیدا بوون کە سەرنجیاندا سەرتاش یەخەی کەرەوانی گرتووە کەرەوان هەردوو گوێی داخ کراوە لیان پرسی کەرەوان ئەوە چیت بەسەر هاتووە هەر لەوێدا چی بەسەر هاتبوو بۆی جیڕانەوە ئەوانیش ڕویان کردە حاجی سەرتاش وتیان ئەو پیرێژنە دەست بڕ و پیلانجێڕە ئەویش وتی خوا لێی تێک بدا سەرتاشی مەغریبی دوکانەکەی داخست و بردنی بۆ ماڵی والی ئەمجا بە والیوت سامان و دارایم لە تۆ ئەوێتەوە بەگم والیوتی خەڵکین ئەم شارە پڕ لە پیرێژن کەستان تایە ئەو پیرێژنە بناسێتەوە حەماڵەکە وتی بەڵێ من ئەیناسمەوە بەڵام چاگوایە دە پۆلیسمان لەگەڵ بنێری ئەمجا حەماڵە و دە پیاوی والی لەگەڵ کۆمەڵەکە دەهاتنە دەرەوە هێندەیان زانی لوتیان تەقی بە لوتی پیرێژنە دەلیلەوە فریانە کەوت فێڵ و فەرج بکات و هەر لەوێدا گرتیان و بردیانەوە بەردەموالی لەبەر پەنجەرەی ژوورەکەی داوەستان چاوەڕی هاتنە دەرەوەی والی بوون زۆر چاوەڕیان کرد دە پاسەوانەکە هێندە ماندوو بوون لی نووسن پیرێژنەش وەکو ڕێوی چاوانی نوقان گوایە نوستووە دوای ئەوان کەرەوان و هاوڕێکانی لێ نووسن پیرێژن خۆی دزیەوە و چووە ژووری ژنی والی خێرا دەستی ژنی والی ماچ کرد پێیوت والی لە کوێیە ژنی والی ژووتی نووسووە چیت ئەوێ پیرێژن وتی والی پێنج کۆی لێ لێکڕیم بە هزار دینار دوسە دیناری بۆ خۆم ئەم جا ڕای سپاردم بیان بەمەوە بۆ ماڵیان ئەوە تا هێنامن والیش ئەو ڕۆژە پێش چوونە دەرەوەی هەزار دیناری دا بۆ ژنەکەی و پێی وتبوو ئەم بڕە پارەی هەڵبگرە کۆیلەی پێکرین کامەی لە پیرێژن بیست یەکسەر بڕوای کردوتی کۆیلەکانم پیشان بدە پیرێژنەی دەست بڕوتی خانم ئەوە ئەوانن لە ژێر ئەم پەنجەرێدان چونکە ماندون نووسون ژنەوالی سەری لە پەنجەرە هێنایە دەر و کابرای مەغریبی بینی کە بەرگی کۆیلەی لەبەردا بوو کوڕە بازرگانیش هەر ئەڵێی کۆیلەیە کابرای خمچی و کەرەوان و جولەکەکە سەری سفر کرابووم جا ڕووی کردە پیرێژن وتیم کۆیلانە هەرێکیکان هزار دینار دێنێ سندوقی قاسەکەی کردەوە و هزار دیناری دایە بە پیرێژن وتی ئەم هزار دینارە بگرە کەوالی لە خەو هەستا ئەوە دوسەد دیناریشت بەخشش ئەدەمێ پیرێژنە پیلانجیڕەوتی کەوا بوو سەد دیناری هەر بۆ خۆت سەد دینارەکەی تریش هەڵگرە تا ئەگەڕێمەوە ئەم جاوتی خاتونەکەم حەزەکەم لە دەرگای پشتەوە بچمە دەرەوە ژنەوالی بە دزیەوە بردیە داڵانی سەر دەرگانهێنیەکەی پشتەوە پیرێژن بە پەلە گەڕایە بۆ ماڵی خۆیان لە ماڵەوە باسی پیلانەکەی خۆی بۆکچەکەی کردوتی ئەم هزار دینارش نرخی پێنج کۆیلەیە کە فرۆشتومە بەژنەوالی پێنج کۆیلەش ئەمانن کەرەوان و جوولەکە و خۆمچی و سەرتاش و کوڕە بازرگان ئەرێ بەخوا هەمویانم کردە کۆیلە و فرۆشت من کچەکەی وتی هەموو جارێ گۆزە بە ساغی لە کانی ناگەڕێتەوە کەوالی لە خەو ڕابوو ژنەکەی وتی دەستت خۆش بێ بەخوا هەر پێنجیان کۆیلەی چاکن چاکت کرد لە پیرێژنەکەت کڕی والی وتی کۆیلەی چی ژنەکە وتی بۆچی لە منیە شاریتەوە والی وتی بەسەری هەردووکمان کۆیلەم نەکریەوە و ئاگادار نیم ئەمە کێ پێی وتیت ژنەکەی وتی پیرێژنێک گوتی یوالی و توێتی پارەکەت ئەدەمێ والی خۆی گۆڕی و چوە خوارەوە پرسی کوا کۆیلەکان سەرکردەکەوتی گەورم ئەم شەو هەر ئەم پێنج کەسە لێرە بووە کە ئەیان بینیت ئەمانەش پیرێژنە پیلانجێڕەکان گرت و ئەوانیش هێندە ماندوو بوون خەویان لێکەوتووە پیرێژنەش خۆی دزیوەتەوە و بەرەو شوێنی خۆی ڕۆشتێتەوە والیش وتی بەو خوای ئەم پیرێژنە گەورەترین کەسە لە پیلان جێڕی و دەست بڕیندا هەر پێنجتان کۆیلەن و ئەم شەو فرۆشراون من هەر پێنجتان بەیەکەوە نافرۆشم و هەریەکەتان ئەدەم بە دو دینار ئەمان لەم گفت و گوێدا بوون کە حەسەنی ڕێگر پەیدا بوو ئەمجا لە دەوری کۆبوونەوە لیان پرسی ئاخۆ تۆ ڕێئدەی پیرێژنان هەر خەریکی پیلاندانان بن ئێمە شتومەکی ونبوومان لە تۆ ئەناسین ئەی والی ئەمجا ئەویش پرسیاری لە هەر پێنج کەسەکە کردوانیش هەریەکە و بەسەرهاتی خۆی جێڕایەوە دوایی پێیوتن ئێوەستەمتان لێکراوە ئەمجا حەسەنی ڕێگر ڕووی کردەوالی وتی بۆچی ئەم پێنج کەسە گرێت و زیندانیانەکەی والیژوتی چونکەمانە ئەم پیرێژنیان بە ماڵی من فێر کرد ئێستش هەزار دیناری منیشی دزیوە پێنج کەسەکە ڕویان کردە حەسەن ڕێگروتیان خۆمان ئەدەینە دەست تۆ والی بە میر حەسەنی وت شتومەکی ژن و ماڵت من زامنیان ئەبم گرتنی پیرێژنەش لە ئەستۆی خۆم بەڵام ئاخۆ کەستان ئەو پیرێژنا ناسێتەوە کەرەوان وتی من بە چاوەشینەکانی دای ناسمەوە شوێنم بکەون دوای هەندێک گەڕان بە کۆڵانەکاندا پیرێژنە دەلیلیان گرت زۆر بە پەلە کردیان بە ماڵی والیدا کە والی پیرێژنەی بینی لی پرسی کوا ماڵ و سامانی ئەو خەڵکە پیرێژنەوتی نە من بردوومە و نەبینیومە ئەم جاوالی فەرمانی دا بە بەڕێوبەری بەندیخانە شەوبی باتەوە ماڵی خۆی و بەندی بکە بەڕێوبەری پۆلیسی بەندیخانە هاواری لە هەستاوتی من نایگرمە خۆم نەبادا پیلانێک بگێڕێت و لە بەندیخانە هەڵبێ. ئەم جاوالی پیرێژنە و پێنج کەسەی هێنا و لەگەڵ خۆی بردنی بۆ کەناری ڕووباری دیجلە، لەوێ بە قژی خۆی هەڵیانواسی. ئەم جا بەیانی دەرگاوانی شار گەڕایەوە و والی و کۆمەڵە خەڵکەکەش بەرەو ماڵ بوونەوە. شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو. چیرۆکی دایکی زەینەبی دەستبڕ و کۆچەریەکە. شەهرەزاد وتی پیاوێکی دەوارنشینی کۆچەری گوێی لە کابرایەک بووەی وت، سوپاس بۆ خوا کە سەلامەت بووین ئەو ژنە هێڕە لە کوێیە ئەیژوتی ئێستا لەو بەغدایە زلوبیا و هەنگوینە خوا دەشتەکیش لە دڵی خۆی داوتی مەرج بێ بچمە ئەو بەغدایە بیخۆم ئەو زلوبیایە کابرای کۆچەری سوار بوو لە ئاوزەنگیدا بەغدا خۆت بگرە و هاتم ئەم کابرایە لە تەمەنیدا بەغدای نەدی بوو کە گەیشتە بەر دەواازەی شاری بەغداد ژنێکی بینی چوار مێخە کێشراوەتەوە و لە دار دراوە لێ چوە پێش و پرسی تۆ چیت وا چوار مێخە کێشرابیتەوە ئەی ژووتی من پیرێژنە دەلیلم دەستم بەدامێنت ئەی سەرۆک تیرەی عەربی کۆچەریوتی تۆخوا سزای داویت بەڵام هۆی چییە تۆ ئاوات بەسەر هاتووە پیرێژنە دەلیلەوتی کوڕە شیرینەکەم لای زلوبیا فرۆشێک زلوبیامە خوارد دوای کەمێک پژمیم تف و پریشک کەوتە سەرسینیە زلوبیای خاوەنی ئەویش سکاڵای لێکردم دەوڵەتیش بەم دەردەی بردم کە ئەمبینی کۆچەری وتی بێخەم بە من لە دوورەوە زەویم بە کۆڵەو گرتووە بۆ خواردنی زلوبیا هاتووم ئەگەر تێرم لێ خوارد دێمە و ئازادە دەکەم پیرێژنە دەلیلە توڕەبووتی هەرکە زلوبیای ئێرە بخوا دواتر وەکو من هەڵیەواسن و چوار مێخا درێتەوە دەشتەکی وتی بۆ هێندە ترسنۆکیت هەر ئازا دەبی پیرێژن وتی گەر تۆ ئازای دووەرە شوێنەکەی من و من ئەچم زلوبیات بۆ دێنم لێرە بیخۆ دەشتەکی دێژ داشەکەی داکەن سەرکەوت و پیرێژنەی کردەوە و ئەم جا پیرێژنەکە کراسەکەی خۆی کردە بەردەشتەکی و چوار مێخەی کێشایەوە خۆشی ئەگالەکەی کردە سەر و سواری ئەسپەکەی بوو قامچی وەشان تا بە ماڵی خۆیان گەیشت کچەکەی کە بینی پێیوت ئەمە چییە دایە پیرێژنە دەلیلەوتی کچێ ئاگاد لە چییە چوار مێخیان کێشامەوە ئەم جا بەسەرهاتی خۆی بۆ جێڕایەوە لەو لایشەوە کۆمەڵەکە نووسبوون یەکێکیان چاوێکی کردەوتی دەلیلە کابرای کۆچەری و تیاخۆ زلوبیا و هەنگوینەکە ئامادەکرا و ئەی خۆین کابرا پرسیەوە کۆچەری کوا دەلیلە کێ ئازادی کردووە ئەوژوتی من دەستیم کردەوە تاکو بە زۆر زلوبیای دەرخوارد نەدەن چونکە حەزی لێ نییە بۆیان دەرکەوت پیرێژن پیلانێکی بۆ دانا و فێڵی لەم کۆچەریە جێلە کردووە ئەم جاکەوتنە ڕاوێژی ئەوەی ئاخۆ هەڵبێن یان درێژە بدەن بە کارەکەیان و پەنا بدەنە بەرخوا هێندەیان زانی والی هات بۆ لایەن و پیلان پێجێڕانەکانی لەگەڵیدایە دوای سڵاوکردن فەرمانی دا ئادەی پیرێژنەکە بکەنە و ئازادی بکەن خێرا کۆچەری پرسی ئاخۆ زلوبیا و هەنگوینەکە خۆین کە بەرزی کردە و سەرنجی چوارمێخەکەیدا کابرای دەشتەکی کۆچەری پێوەبینی لە ئەوانی دی پرسی ئەمە چییە هاواریان کرد دەستمان بەدامێنێت بمان بەخشە ئەویژوتی ئادەی بۆم بگێڕنەوە چی ڕوویداوە وتیان گەورم ئەو شەوە زۆر ماندوو بووین لاڵ و پاڵ لی خەوتین کاتێ بە ئاگا هاتینەوە ئەو دەشتەکێ بە شوێنەکەیدا هەڵواسراوە ئێستاش لە بەردەم بەزەی و بەخشندەی تۆداین والی فەرمانیدا دەشتەکیان کردەوە بە ماندوی و داماویەوە باوەشی بەوالیدا کردوتی گەورم ئەسپ و جلو بەرگەکەم براوە بۆم پەیدا بکەرەوە دەستم بەدامێنت کەوالی لی پرسی ئەمەی تۆ چۆن بووە لە نوکەوە بە سەرهاتەکەی بۆ جێڕایەوە والی بەسەر سوڕمانەوە پرسی بۆچی دەست و قاچت کردەوە دەشتەکی وتی من چوزانم دەست بڕ و ساختە چییە ئەوانی تریش هاواریان لێ هەستا گەورم ئێمەش شتومەکەکانی خۆمان ئەوێتەوە ئەوەی توانیمان کردمان و پیرێژنەمان دا دەستت والی چاری نەما و هەمویانی شوێن خۆی خست و بردنی بۆ لای خەلیفە کەبرانە بەردەمی پرسی چێستەمی لێکردوون هەریەکان چوونە بەردەمی خەلیفە و بەسەرهاتی خۆیان بۆ جێڕایەوە والیش چووە بەردەم خەلیفە وتی گەورم ئا ئەم پێنج کەسەیشان بە من فرۆشتۆ بە هزار دینار و وای تێگەیاندم کە کۆیلەن کەچی لە ڕاستیدا نەکۆیلەن و نە هیچ خەلیفەوتی وابزانن شتومەکە دزراوەکانتان لای منە بەوالیوت گرتنی پیرێژنە دەلیلەی دەستبڕ لەسەر تۆیە والیوتی گەورم من گرتم و کۆتایی هات چی بکەم دەستی ئەم دەشتەکیە ئەبرێت و ئەی خاتە شوێنی خۆی جلوبەرگ و ئەسپەکەی ئەویش ئەبا بۆ خۆی خەلیفەوتی ئەتەوێت بە بەرپرسێکی دی بسپێرم ئەم کارە والیوتی ئەرێ بەخوا ئەم کارە بدە بە ئەحمد دەنەف ئەو بەرپرسە مانگی سە دیناری هەیە و چواردە کەسیشی بەدواوەیە کە هەریەکان سە دینار موچەتی ئەمجا خەلیفە بانگی کرد سەرکردە ئەحمد ئەحمد دەنەفیش لە دەرەوتی بەڵێ گەورم ئەمجا هاتە بەردەم خەلیفە خەلیفە ژووتی گرتنی ئەو پیرێژنە دەست بڕم بە تۆ سپارد ئەحمەدی ژووتی بەڵێ قوربان بە چاوان ئەمجا خەلیفە هەر پێنج کەسەکە و دەشتەکی نرد بۆ زیندان تاک و بەند بکرێن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار پاشای بەختیار کە لە لای سەرای حکمڕان هاتنە دەرەوە سربازەکان لە یەکتریان ئەپرسی ئەم شارە بە هەزاران پیرێژنی تایە ئاخر ئێمە چۆن ئەو پیرێژنە بدۆزینەوە یەکێکیان کە پێیان ئەوت علی شانە وشتر بە ئەحمد دەنەفی وت ڕاوێژ بە حەسەن شومان ئەکەن هێندە سەرکردەیەکی مەزنە حەسەن شومانوتی ئەی بە هێندە لاقرتێن پێمەکە بە حەقی و خویە شوێن تا ناکەوم تووڕە بوو لێی داوڕۆیشت ئەحمد دەنەڤوتی ئادەی هەر پێشنگێک دە سەرباز لەگەڵ خۆی ببات و بڕوا بۆ کۆڵانی پیرێژنە دەستبڕ علی شانەوشتر دە سەربازی برد و سیانەکەی تریش بە هەمان شێوە پێشەوەی بڵاو بکەن و بڕۆن گەڕەکێکی بۆ دیاریکردن کە دوای گەڕان تێیدا کۆ ببنەوە لە شاردا بڵاو بۆ کە ئەحمد دەنەف ڕاستپێردراوە پیرێژنە دەلیلەی دەستبڕ بگرێت هەموو دانیشتوانی شار ئەمەیان بیست زەینەبی کچی پیرێژنە دەلیلە بەدایکی وت ئەگەر تۆڕازەکەی کلایک بخە سەر ئەحمد دەنەف و پیلانێکیان پێ بگێڕە ئەوێژ وتی کچە شیرینەکەم تەنیا لە حەسەن شۆمانەترسم ئەگەر نا بەم کە لێ جلوبەرگی هەرچ لویە کەسەکان لە بەردەکەن و ڕوتیانەکەمەوە ئەم جا خۆی گۆڕی و چووە بازار کە گەیشتە بەردەم دووکانی وردەواڵە فرۆشێک پێیوت بگرە ئەوە یەک دینار حەقی کرێی ئەمڕۆی ئەو ژوورەی تەنیشتت کلیلی دەرگاکەم دەرێ ئەمجا راخەرێکی داگرت لەسەر پشتی کەرەکەی حەماڵەکە و لە ژوورەکەدا رایخست سفرە و خواردن و پیاڵە و شەرابی دانا پەچەکەی لادا و لە دەرگاکەیدا وەستا هێندەی زانی ئەلیشانە وشتر و کۆمەڵەکەی پێدا بوون پیرێژن چوو دەستی ماچ کرد ئەحمەدیش پرسی چی دەوێت ئەمجا پرسی تۆ ئەحمەد دەنەفیت ئەیژوتی نە بەڵام هەر سەر بە کۆمەڵەکەی ئەوم پیرێژن پرسی ئەی بۆ کوێ چن علی شانە وشتر وتی بۆ پیرێژنێکی دەستبڕ ئەگەڕێن کە سامانی خەڵکی بردووە بە ئومێدی ئەوەی بیگرین بەڵام ئەی تۆ چیت چکارەیت ئەیژوتی باوکم عرق فرۆش بوو لە شاری مووسڵ مرد و سامانێکی زۆری بۆ بەجێهێشتم منیش لە مووسڵ هەڵاتمەوتم بەخوا دەسەڵاتداران بەڵان منیش کەسم نییە بمپارێزێ لیان و خەڵکیش ئامۆژگاریان کردم کە بچمە لای ئەحمد دەنەف ئەو پیاوی چاکە و ئەم پارێزێ ئەوان جووتیان بێخەم بە ئەمڕۆ ئەیبینی ئەم جا پیرێژن وتی لەبەر خاتری من فەرم و پاریۆک نانم لەگەڵ بخۆن و قمێ ئاو تاکوون مەکم بکەن ئەوانیش بە قسان کردو چوونە ژوورەوە کە ڕوانیان سفرە و نان ئامادەیە شەراب و پیاڵە لەو لاوە دەستیان کرد بە خواردن و خواردنەوە تاکو بەدمەز بوون ئەمجا بەنجی بۆ کردنە شەرابەکەوە و لێگەڕا تاکو هەموان بورانەوە جلوبەرگی لەبەر هەموان داکەن کۆی کردنەوە ئەحمد دەنەفیش بەدەم گەڕانەوە هاتەوە لای ژوورەکە سەیری کرد کەس لەو ناوە نییە بۆیە دەلیلەی بانکرد لی پرسی ئەویش لە وەڵامدا وتی، غەریبەم بەم شارە و کچی پیاوێکی مەیخانەچی بووم، مرد و سامانێکی زۆری بۆ بەجێهێشتم. منیش سامانەکەم هێنا و لە ترسی بەرپرسە چاوچنۆکان سامانەکەم گواستەوە بۆ ئێرە. ئەوەتا لێرەش والی کۆڵم لێ نادا. هەموو ئاواتم ئەوەی بێمە ژێر سایی تۆوە. هەرچۆنێک بێ ئەوەی والی لێم ئەسەنێت و ئەیخوا تۆ بیخۆی باشترە. ئەحمەد دەنەف وتی تۆ خەمە سەر چاوان و هیچ مەدە بەوالیش دەلیلەش بزێ گرتی وتی کەوا بووە بێت نمەکم بکەیت و پاریۆک نانم لەگەڵ خۆی ئەحمد دەنەف لەگەڵیدا چووە هەمان ژووری تەنیش دوکانەکە دەستی بەنان خواردن کرد ئەم جا دەلیلە شەرابەکەی خستە بەردەمی و چەند پێکێکی لە شەرابەکەڵدا دەلیلە هەندێ بەنجی بۆ تێکرد تاکو ببورێتەوە ئەحمد دەنەف دوای خواردنەوەی پێکەکە بەلا داهات و بورایەوە دەلی لە خێرا ڕووتی کردەوە و بەرگەکانی کرد بە بخچە ئەمجا بەخۆی کەوت و هەموو جلوبەرگەکانیانی خستە سەرپشتی ئەسپی دەشتەکی و دای لە ئاو زەنگی هەر بەغارکردن بۆی دەرچوو حەماڵەکە زووتر بە ئاگا هاتەوە علی شانە وشتری خەبەر کردەوە کە عەلی سەیری خۆی کرد ڕوت و قوتا سەیری ئەوانی تریشی کرد ئەحمد دەنەفیش ڕوت و قوتا خەبەری کردەوە یەکتریان بە خەبەر هێنا و ئەحمد دەنەف هاواری کرد کوڕینە ئەمە چییە؟ ئێمە گەڕین و ڕاوی پیرێژنە دەلیلەمان ئەکرد کەچی ئەو ئێمەی ڕاو کرد ئەوە حەسەن شومانیشمان پێخۆش بوو کوڕی نابێ تا تاریک دادێ ئێمە لێرە بمێنەوە چونکە ڕوت و قوتین حەسەن شومان بەدەم ڕێوە لە گەورە سەرکردەی پرسی کۆمەڵە پۆلیسەکانمان لە شوێن کە سەری بەلای دەرگاکە لار کردەوە سێری کرد هەموان ڕوت و قوتن بۆیە بەدەم پێکەنینەوە ئەم شعرەی پیا هەڵدان بژێوی خەڵکی کەوا یەک جۆرە بۆچی هەندێک پیا و هەندێکیش بۆرە زانا و نەزانان وەک ئەستێرەوان کەمێکیان دیارە و وا لە بەرخۆرە ئەمجا لێی پرسین ئەمە چێ ڕووتی کردوونەتەوە وتیان ئێمە بۆ پیرێژنە دەستبڕ ئەگەڕین کەچی کیژۆڵەیەک ڕووتی کردینەوە حەسەن شومان وتی یەخوا ئەو دەستانەی خۆش بێ ئەمجا پرسیان ئاخۆ تۆ ئەیان ناسیتەوە حەسەن وتی ئەرێ بەخوا کچەکەیش و خۆشی ئەناسم ئەمجا پرسیان باشە چی بە خەلیفە ئەڵیت ئەویش وتی من هیچ ناڵێم بەڵام کە خەلیفە لێی پرسین بۆچی تاکوێستانەتان گرتووە ئێوەش بڵێن چونکە نایناسین ئەم کارە بسپێرە بە حەسەن شومان ئەو سا خەلیفە گرتنی پیرێژنە دەلیلە و کچەکەی بەم ئەسپێرێت ئەوەش بزانن ئەم پیرێژنە بۆ پارە ئەمانە ناکات و بەس بەڵکو ئەوێ زیرەکی خۆی بسەلمێنێت و لە لایەکی ترەوە ئەوێ موچەیەکیان بۆ بڕێتەوە حەسەن شومان بەزەی پێیان داهاتەوەتیشی هەرگیز هەوڵی کوشتنی نادەم وتیشی پیرێژنەکە گرم بەمەرجێ نەیکوژێ ئەمجا حەسەن شومان چووە بەردەم خەلیفەوتی گەورم خۆم خستوتە ماڵەکەتەوە خەلیفەوتی بێخم بە ترست نەمێنێ شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو